ئەڵقەی بیست و پێنج. زۆربەی یادگارەکانی ئەو سەردانم هێشتا هەر لە بەرچاو بە تایبەتی و شوێنەی وێڵز بۆ خوێندنەوە تەرخانی کردبوو. ژنە قسە خۆشە ڕەزا سوکەکەی و ئەو ڕەوە ئاسکانەی کە بێ ئەسڵ کردنەوە بە ناو سەوزایی و دارستانی ئەو دەوروبەرەیا دەسوڕانەوە. بەرەبەرە خەریک بوو لە لەندەن بێزار دەبووم، بۆیە بڕیارم دا بەرەو ئەمەریکا بگەڕێمەوە، لەمە زیاتر ناوبانگم بۆ چییە؟ بۆم دەرکەوت کە مانەوەم لەوانەیە ببێتە مایەی هەستکردن بە دەستبەتاڵی. ئەگەرچی لە ناخی دەروونمدا ئارەزووم لە مانەوە بوو، لەگەڵ ئەوەشا کە نەختێ خەمبار بووم، بەڵام گەڕانەوەکەم بە نابەدڵی نەبوو. خەمبارییەکەم هی ئەوە بوو، چونکە نەک تەنها پیاهەڵدان و رێز لێنانی دەوڵەمەند و ناوبانگدارەکانم بە جێ دەهێشت کە بە راستی مایەی خۆشی بوون بۆم، بەڵکو هەستی قووڵی پڕ لە راستی و ساغی ئەو خەڵکە سادەی ئینگلتەرا و فەرەنسەشم بە جێ دەهێشت کە لە واتەرلوو گرد و نۆرد بە هەزاران هاتبوون بە پیرمەوە. ئێستاش ئەوەم لە دڵ دەرناچێت کە ناچار دەکرام خۆم بکوتمە ناو تاکسییەوە بێ ئەوەی بتوانم وەڵامی هەستی دڵسۆزانەی ئەوان بە باشی بدەمەوە. هەروەها ڕابردووکانی خۆشم بەجێ دەهێشت، سەردانەکەی کێندگتن و سێ پاوناڵ پێریس لە ناخەوە دڵمی پاراو کردبوو، ئێستا بە دڵنیاییەوە دەمتوانی بگەڕێمەوە بۆ کالیفۆرنیا و دەستبکەومە بە کارکردن. هەر کە گەیشتمە نیویۆرک، ماری دۆرۆ تەلەفۆنی بۆ کردم. ئەمە منم. ماری دۆرۆ تەلەفۆنم بۆ ئەکات. ئەگەر ئەم تەلەفونە چەند ساڵ لەمەوبەر بکرایە چ مانایەکی مەزنی دەبوو. بۆ ئێوارەکەی پێکەوە لە، ماتینیە، نانمان خوارد و لەوێوە چووین بۆ بینینی شانۆگەری گوڵاڵەکانی مێرغوزارەکە کە ئەو تێیدا بەشدار بوو. لە دواڕۆژی نیویۆرکدا لەگەڵ فرانک هەریسی برادەرمدا سەردانێکی زیندانی سینگ سینگمان کرد. جیم لارکین کە شۆرشگێرێکی ئێرلەندی و ڕێکخەری یەکێتی کرێکارانی ئێرلەندە بوو، پێنج ساڵ حوکم درا بۆ حوکمەکەی لێرە دەبردە سەر. پیاوێکی بە زمان و زیرەک بوو. کابرای حاکم بە ناڕەوا بە تاوانی هەوڵدان بۆ ڕووخاندنی حکوومەت، پێنج ساڵ حوکمی دابوو. بەندیخانە ڕەنگ و ڕوخسارێکی سامناکی هەیە، خەڵکەکەی ناوی دەڵێی گیان بان وەستاون. تەنانەت زیندانەکان دەدووتی سەدەکانی ناوەندن، ژووری بچکۆلەی تەسکی لەبەر دروست کراو کە هەریەکەیان لە چوارەوە تا شەش کەسی تێ بەستراوە. ئەمە چ مێشکێکی شەیتانانەیە کە دەتوانێت بیر لە دروستکردنی شتی ئاوها ترسناک بکاتەوە. ئەو کاتەی ئێمە چووینە ژوورەوە کەس لە زیندانەکانە نەبوو چونکە حەپسەکان یەکێکیان نەبێ هەموو لە مەیدانی مەشقکردن بوون. ئەم یەکە کوڕێکی گەنج بوو کە خۆی دابوو بەسەر دەرگای زیندانەکەیدا و بە خەمناچی و بیربڵاوییەوە سەیری دەکرد. وەردیانەکە وتی، حەپسی نوێ ساڵێک لە زیندانێکی کۆنا ڕادەگیرێن. دوای ساڵە ئینجا دەبرێنە هی نەختێک باشترەوە. بە تەک کابرای لادا ڕابردووم و خۆم کرد بە زیندانەکەیدا، لەبەر خۆمە وتم، خودایە! ئەمە کەی ئینسانییەتە و بە پەلە بۆی دەرچووم و کابرا بە کزییەکەوە لەبەر خۆیەوە هەڵیدایە. وتی، ئینسانییەتی چی؟ کابرای وەردیان کە پیاوێکی زۆر دڵپاک دیار بوو، بەدەم گەڕاندنمانەوە بەناو حەپسخانەکەیا دەیگوت، حەپسخانەکە یەکجار قەرەباڵغە و پێویستە پارەی بۆ تەرخان بکرێت تا برینتر بکرێتەوە، بەڵام کەس لەم بارەیەوە بیر لە ئێمە ناکاتەوە، هیچ سیاسییەک خۆی بە وەزعی حەپسخانەکەوە خەریک ناکا. ژووری ئێعدامکردنەکە یەکجار کۆن بوو، درێژ و تەسک و بن میچێکی نزمی هەبوو، هەندێک کورسی بۆ هەواڵنێرانی ڕۆژنامەکان لەملاولای دانرابوون. بەرامبەر بەمانە کورسییەکی دار لە زەوی چەسپێنرابوو، ئەمە بوو کورسی کارەبایی. وایەرێکی ئەستووری ڕەقی کارەباش لە بن ویچەکەوە شۆڕکرا بۆ سەر کورسییەکە، سادەیی ژوورەکە مایەی ترس و سامنیشتن بوو لە پیاو، هیچ جۆرە بابەتێکی دڵکردنەوەی تێدا بەدین نەدەکرا، لە پشت کورسییەکەوە تەختەیەکی دار دانرابوو، ئەمەش بە پەرژینێکی تەختە لە چا ون کرابوو. ئێعدامکراوەکە لە کورسییەکە هەڵدەگیرا و یەکسەر دەخرایە سەر ئەم تەختەیە و تەشریح دەکرا. دکتۆری حەبسخانەکە پێی وتین ئەگەر کورسیەکە بە تەواوی کاری کابرای تەواو نەکردبێ ئەوە لەسەر ئەم تەختەیە ملی دەقرتێنرێ هەروەها پلەی گەرمی مێشکی کابرای ئادام کرا و یەکسەر پاش ئادامکردن دەگاتە دوو سە و دوانزە پلەی فەهرەنهای باسەکە ئەوەندە ترسناک بوو دەوروبەرەکە ئەوەندە سامناگوی تر خۆم بۆ نەگیرا یەکسەر پێم پێوەە فرانکی هاوڕم داوای لە کابرای وەردیان کرد بمان باتەوە لای جیم لارکین کابرای وەردیان وتی ئەگەرچی بەپێی یاسا بەجێهێنانی ئەم داوایە قەدەغەیە، بەڵام داواکەتان ڕەت ناکەمەوە. ئەو ساتە لارکین لە کارگەی پێڵاوسازی کاری دەکرد، بۆیە کابرای وەردیان بەرەو ئەوێ پێشمان کەوت. زۆر بە گەرمی بە پیرمانەوە هات. پیاوێکی باڵابەرزی وەش ناخی بە سەروسیما بوو، دوو چاوی شینی تیژی هەبوو، هەمیشە زەردەخەنەیەکی جوانی لەسەر زار بوو. ئەگەرچی بە دیداری فرانک گەشایەوە، بەڵام دامارگرژی و پەشۆکاوی لە ڕوخساریدا دیار بوو، هەر هەوڵی دەدا بگەڕێتەوە بۆ سەر دەزگاکەی. تەنانەت هەموو هەوڵ و تەقەلای وەردیانەکەش نەیتوانی بیهێنێتەوە سەر خۆ. حەپسەکانی تر دڵیان بە خۆیان ئەسووتێ، ئەگەر لە کاتی کارکردندا من بهێڵرێم خەڵک سەردانم بکا، فرانک لەبارەی شێوەی ڕەفتارکردنەوە لەگەڵیدا و لەبارەی هەر پێویستییەکەوە کە هەیبێ لێی پرسی. وای دەرخست کە پاش. بەڵام باشتر نییە لەم ژیانە لە ڕاستی شانۆگەری دەرچی؟ پێکەنیم وتم باشە دایجا دایکە ئەم خولیایی شانۆیەم لە شێوە بۆ ماوەتەوە هەڵوێستەیەکی کرد و دایکم وتی ئەگەر تەنها ئەم بەهرەیەت بۆ خزمەتکردنی خوا تەرخان بکردایە، بزانە ئەتوانی چەند گیان بپارێزی. منیش بە زەردەخەنەیەکە وتم، ڕاستەکەی دایە گیان. دەمتوانی گیانی خەڵک بپارێزم، بەڵام هەمیشە بە دەستکورتی دەمبردە سەر، کە جێمهێشت لە ڕێی خاتوو ڕیڤس کە ژنی کارگێڕەکەم بوو، دایکمی زۆر خۆشدەویست پێی وتم لەم ماوەیەدا تەندروستی یەکجار باش بووم، مەگەر بە دەگمەن ئەگینا هیچ جۆرە ناڕەحەتییەکی دەروونی نەبووە، نەکەرەمە. وەکو ئەو باسی بۆ کردم هەمیشە شاد و بێ خەم بووە و بەردەوام نوکتە و قسەی خۆشی کۆنی بۆ گێڕاوەتەوە بێگومان هەر نەخۆشیەکەی پیۆ مابوو جار جارە لاساری دەکرد لەم بارەیەوە بۆی گێرامەوە کە ڕۆژێک خۆی و نێرسەکە بردویانە بۆ بازار تا جلی بۆ بکڕن لەوێ لە ناکاوە دەشێوێ و هەرچی دەکەن لە ئوتۆمبیلەکە دەرناچێ. با ئەوان بێن بۆ لام لە ئینگلتەرا خۆ کەلوپەل و شتومەک یەنن بۆ لای ئۆتۆمبێلەکەت. پاش نەختێک هەر لە خۆیەوە دادەبەزێ کچێکی ژیکەڵە دەکەوێتە تەکیان و دەزەکا بە ڕێنوێنی کردنیان لە کۆگاکە داخات و ڕێگز و نێرسەکە کراسێکی قاوەیی بۆ هەڵدەبژێرن بەڵە دایکم دەیداتە دوا و دەڵێ لای بە. ئەمە زۆر ڕەنگی ناشرینە شتی جوانترم بۆ بێنن. کچەکە بە سەرسورمانەوە بۆی دێنێ بەڵام بێ ئەوەی ورتەی لێوە بێ. هەروەها باسی ئەوەی بۆ کردم کە جارێک بردویانە بۆ باخێکی بەخێوکردنی وشترمڕ. کابرای خاوەن باخ کە پیاوێکی زۆر بەیۆڵ و قسەخۆش دەبێ دەیانبا و هەموو هێلانەکانیان نیشانەدا. دوایی. هێلکەیەک هەڵدەگرێ و دەڵێ ئەمە هەفتەی داهاتوو دەخرێتە ژێر وشترمرێکەوە بۆ هەڵێنان، هەر لەو ساتەیا بانگی نەکەن بۆ سەر تەلەفون و هێلکەکە دەداتە دەستی نێرسەکە، هەرەوە ڕوات دایکم لە دەستی نێرسەکە دەیڕفێنێ و تا دەستی تیدا دەبێ فڕێ دەداتە ناو هێلانەکەوە و دەڵێ. بیدەرەوە بۆ باڵندە بەدبەختە. هێلکەکە بە دەنگێکی بەرز دەتەقێت و ئیتر ئەمان لە شەرمەزاری و ترسدا، هەر ئەوەندەیان بۆ دەکرێ بەرەو دەرەوەی باخەکە ڕای ڕفێنن و بەر لەوەی کابرای خاوەنی بێتەوە. خاتوڕیڤز بۆی باس کردم کەوا ئەو ڕۆژەی دنیا گەرم بێ، بۆ شوێفێرەکە و هەموومان ئایسکرێم دەکڕێ، جارێکیان هەموو ئایسکرێممان بەدەستەوە بوو بە هێواشی بە تەنیشت مەنهۆڵێکا ڕادەبردین. لە ناکاوە کرێکارێک سەری لە مەنهۆڵەکە و دەرهێنا، دایکم ویستی ئایسکرێمەکەی خۆی بدات بە کرێکارەکە، بۆی هەڵدا و هەموو بە سەروچاویدا هاتە خوارەوە. دایکم وتی. گوێی مەدەرێ ڕۆڵە. ویستم نەختێ فێنکی بکەمەوە. ئەگەرچی زۆرم هەوڵ دەدا لە شتە تایبەتییەکانی خۆم بە دوور ڕابگرم، بەڵام ئەو ئارەزووی لێ بوو لە هەموو شتێکی من ئاگادار بێ، لەو کاتەیە کە هەندێ ناکۆکیم لەگەڵ ژنی دووەممدا هەبوو، جارێکیان پێکەوە دامەمان ئەکرد کە هەمیشە دایکم میبردەوە. دایکم ڕووی تێکردم و وتی. بۆچی خۆت لەم هەموو سەریە شانە دەرباز ناکەی سەفەرێ بکە بۆ ڕۆژهەڵات و نەختێ لەم هەموو خەم و خەفەتە دوور کەوەرەوە. نەمزانی مەبەستی چییە بۆیە بە سەرسوڕمانەوە لێم پرسی، خەم و خەفەت و سەرێشەیی دایکە؟ ئەم هەموو چەنەبازی ڕۆژنامەکان کە لە بارەی کاروباری تایبەتیتەوە دەیکەن. پێکەنیم و وتم، ئەی باشە تۆ خۆت تۆ خۆت دایە چی لەم بارەیەوە دەزانی؟ شانی کێڵتەکان و وتی. ئەگەر بمزانیایە پێت ناخۆش نییە، خۆم هەندێ ئامۆژگاریمە کردی. جار جارە تێبینی ئاوهای دەردەبڕی و ئیتر لەسەری نەدەڕۆیشت. هەمیشە دەهات بۆ ماڵ بۆ چاو کەوتن بە چارلی و لێدنی کوڕم. یەکەم سەردانیم هەر لەبەر چاوە. تازە خانووەکەم دروست کردبوو. بۆ ڕایەخ و. ڕێکوپێکردنی ماندوێتییەکی زۆرم بە خەرجدا بوو جگە لەوەی پڕم کردبوو لە کارەکەر و چێشکەروەم بابەتانە سەیرێکی ناوەوەی ژوورەکەی کرد دوایی لە پەنجەرەکەەوە سەیری دەرەوەی کرد و چاوی بەسەر زەریای باسفیکدا کەوتە پەرواز نقەمان لە خۆمان بڕی و بزانین چیەڵێ دایکم وتی گوناهە پیاو ئارامی ئەم شوێنە بشێوێنێ. وا دەردەکەوت لەبارەی دەوڵەمەندیمەوە هیچ گومانی نەبوو، هەرگیز خۆی لەم دارە تەهر نەدەدا، تا ڕۆژێک دوو بە دوو بووین، ئەو سەیری باخچەکەی ماڵەکەمانی دەکرد، وتم، دایە! دوو باخچەمان هەیە. هەڵوێستەیەکی کرد و وتی. ڕۆڵە! دەبێ زۆر دەوڵەمەند بی. دایە! ئەلەم ساتە پێنج ملیۆن دۆلارم هەیە. یاخوا خوا لێو نەستێنێ. تا بەبەرتەوە ماوە بۆ خۆت پێی ڕابوێرە. تا دوو ساڵ دوای ئەوەش تەندروستی هەر باش بوو بەڵام لە دەرکردنی فلیمی سێرک دا نامەیەکم پێ گەیشت کە نەخۆشە. بەر لەوە جارێک تووشی ئازاری زراو بووبوو بەڵام لە پاشان چاک بووبووەوە. ئەمجارە دکتۆرەکان پێیان وتم کە نەخۆشییەکەی نەخۆشی مردنە. بەر لەوەی من بگەمە سەری بردبیان بۆ نەخۆشخانەی گلندێڵ بەڵام لەبەر لاوازی دڵی دکتۆرەکان پڕکێشیان نەکرد و عەمەلیاتی بۆ بکەن. کە گەیشتمە نەخۆشخانە لە هۆشی خۆی چووبوو. پێیان وتم دەرمانی بێ هۆشی دراوەتێ تا لە ئازار ڕزگاری ببێ. سەرم نایە بن گوێی و بانگم کرد دایە! دایە! ئەوە منم منم چارلی دوایی بە ئەسپایی دەستیم کرد بە نەرمیەکەوە دەستمی گوشی دوهی کاوی کردەوە ویستی دانیشێ بەڵام تااقەتی تااقەتی ڕاستبوونەوەی نەبوو لەبەر ئازار ئارامی لێبڕابوو زۆرم زۆرم دڵداهایەوە کە بەم زوانە چاو دەک بێتەوە بە کزیەکە وتی وتی لەوانەیە کوڕم لەوانەیە چاک ببمەوە اینجا دەستمی گوشیەوە و ئاگای لە خۆی نەمایەوە بۆ سبینێ خەریشی کار بووم کاهواڵی مردنیم پێڕاگەێن ڕاستیەکەی ئەمەم چاوەڕوانەکە چونکە دکتۆرەکان لەمبارەیەوە دڵنیایان کردبووم دەستم لەکار هەڵگرت و لەگەڵ هاری کرۆکەری یاری دەرمدا بەر و نەخۆشخانە کەوتی نەڕێ هاری لە دەرەوە چاوەڕانی کرد و منی چوومە ژوورەوە پردەکان تانیوە هەڵدرابوونەوە دەرەوە خۆرە تاوێکی زۆر گەرم بوو ژوورەکەش لە بێدەنگیەکی یەکجار قۆڵدان و قۆم بوو بوو لە تەنیش قەرەوەڵکی دانیشتم و چاوم بڕیە لەشە لاوازەکەی کە بێهێمنی لەسەر قەرەوەڵەکە درێژ کرابوو چاوەکانی داخرا بوو تەنانەت تەنانەت لە مردنی شارڕوخساری چرژراو بوو وەکو هەر پێشببینی فەلاکەت و بێوڵەتی کردبێ هەروە بوو ئەم دنیاە چەند سەیرەکە ئەو ژیانی تیا بردەسەر لێرە لێرە لە هۆڵیۆت حوت هزار میل دوور لە لام بێس ئەو شوێنەی کە مەڵبندی شکاوی ڕاشکاوی کۆتایی بی لافاوێکی بیرەوەری ڕایدا بەسرمدا ژیانی پرتاڵی و سوێری تێکۆشانی بەردەوامی ژان و خەفەتباریی، ئازایەتی و کۆڵنەدانی وەکوو شریتی سینەما، بە بەر چاومدا تێپەڕی کرد، بۆ ئێ بێ دەسەڵاتانە دەستم کرد بە گریان. بەو جۆرە سەعاتێکم پێ چوو تا هاتمەوە سەر خۆم. کر و کەر هێشتا هەر لە دەرەوە چاوەڕوانی دەکرد. من من زۆرم لێ خواستەوە. هەردووکمان. بێدەنگ و بە خامۆشی بەرەو ماڵ گەڕاینەوە. سێدنی ئەو کاتە لە ئەوروپا نەخۆش بوو بۆیە نەیدەتوانی تازیە بێتە تازیەکەی. کوڕەکانم چارلی و سێدنی لەگەڵ یەکێکیانە هاتبوون لێیان پرسیم ئایا دەمەوێت لاشەکەی بسووتێنرێ؟ هەرچەندم کرد دڵم بواری نەدابێڵم لاشەکەی بسووتێنن وتم نا نا لە گۆڕستانی هۆلیود لە ناو سەوزە گیادا ئینێژم نازانم ئایا توانیومە وێنەیەکی تەواوی شیاوی دایکم بدەم یان نا بەڵام ئەوە دەزانم کە ئەرکەکەی سەرشانی ئازایانە هەڵگرت بوو دڵچاچی و جگەر سۆزی خەسیەتی هەرە سەرەکی بوون ئەگەرچی لای ئاینی زۆر بە توندی گرتبوو بەڵام گوناهبارەکانی خۆش دەویست و هەمیشە خۆی لەوان حسابە کرد یەک زەڕە دڕەقی و چەتونی لە گیانی دابەدی نەدەکرا قسەکانی هەموو خۆش بوون و لەجێی خۆیان دەیکردن و سەرڕایە وەزعنا لەبارەی کە دەیدا دەژیە نەیهێشت من و سێدنی بکەوینە کۆڵانان و هەمیشەوای دەخستە مێشکمانەوە کە ئێمە ئەگەرچی هەژار و دەستکورتین بەڵام بابەتی سەرجادە نین